بەڕاستی ئێوە قسەی جیا جیا و بێ سەر و بەر لە بارەی پێغەمبەرەوە یا لە بارەی قورئانەوە یا لە بارەی ئاینی ئیسلامەوە یا لە بارەی ڕۆژی قیامەتەوە ئەکەن. یوفەک عنه من ئوفیک. ئەو کەسەی لە عیلمی خوادا لە باوەڕ هەڵگێڕرابێتەوە بەو جۆرە قسانە لە باوەڕ هەڵگێڕرێتەوە. ڕزق و ڕۆزیشتان لە ئاسمانایە چونکە هەمووی لە بارانەوە دێ و بارانیش لە سەرەوە دائەپەڕێ، ئەو بەهەشتەیش کە گفتتان پێ دراوە لە ئاسمانایە، یا چونکە پاداشتی کاری چاک بۆ خاوەن باوەڕان لە ئاسمانا نووسراوە، مەبەست لە پاداشتەکەیش بەهەشتە، کە وای لێ دێتەوە بەهەشت لە ئاسمانا بێ. لە پاشان وتی، لە پێغەمبەری خوام بیستووە، صلی اللە علیە وسلم، کە دەیفەرموو، ئەوەی قورئان دەخوێنێ با ڕێزی نەشکێنێ و هەر لە خودا داوای شتی پێ بکا، چونکە کۆمەڵێ پەیدا دەبن قورئان دەخوێنن و سواڵی لەم و لەو پێ دەکەن.